ساڵژمێری گرنگترین کار و ڕووداوەکانی ژیانی حسێن پەناهی لە ساڵی 1962 چوونە بەر خوێندن لە دەشکووە لە ساڵی 1967 جێهێشتنی دەشکووە و چوون بۆ سووق لە ساڵی 1968 ڕۆشتن بۆ بێه بەهان لە ساڵی 1970 ڕۆشتن بۆ قوم و بوون بە خوێندکار لەوێ ساڵی 1970 دەست هەڵگرتن لە خوێندنی حەوزەی ئاینی و ڕۆشتن بۆ شوشتر و وەرگرتنی وانە بۆ ماوەی ساڵێک لەوێ لە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا چوون بۆ بەرەی جەنگ و کارکردن لە ڕاگەیاندنی ئەوێدا، هەروەها لە دایک بوونی دووە منداڵی بە ناوی ئانا. لە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و یەک سەفەرکردن بۆ تاران و نیشتەجێبوون لە یەکێک لە خیسنەکانی ئیمامزادە قاسم و مانەوەی ساڵێک لەوێدا، بوون بە ئەندام لە گرووپی شانۆیی ئاناهیتا. لە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و دوو یەکەمین ئەزموونی نووسینی شانۆیی دەنگ و ڕەنگ نواندن لە درامای گورگەکاندا نووسینی دڵی شێر و دوو مرواری لە تەمدا لە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و شەش یەکەمین ڕۆڵ بینین لە فلیمی سینەماییدا نواندن لە شانۆییەکانی دوو مرواری لە تەمدا و ئەسانسۆر لە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و حەفت دەرهێنانی درامای تەلەڤزۆنی بەسەرهاتەکانی ڕۆناڵد و دایکی نواندن لە شانۆیی خەیاڵدا. لە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و هەشت نواندن لە فلیمە سینەماییەکانی ڕووە و با و هیجۆ و میراتی و ناڕوونی، نووسینی یەکەم شیعر. لە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و نۆ مەرجی دایکی، نواندن لە فلیمی سینەمایی نهێنی ئەستێرە، نووسینی کۆمەڵە شیعری من و نازی. لە ساڵی هەزار و نۆ سەد و نۆهەد نواندن لە فلیمە سینەماییەکانی پاسەوان و سێبەری خەیاڵ، وەرگرتنی خەڵاتی باشترین نواندن، لە ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و پێنج نووسین و نواندن و دەرهێنانی زنجیرە درامای تەلەڤزۆنی بیبیون، ڕاگرتنی پەخشی دراماکە، بڵاوکردنەوەی نمایشنامەی دوو مرواری لە تەمدا، لە ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و شەش تۆمارکردنی ئەلبوومێک لە شیعرەکانی بە دەنگی خۆی و بڵاوکردنەوەی بە ناونیشانی ئەستێرەکان، نواندن لە زنجیرەی دزانی نەنەدا لە ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و حەفت، نمایشکردنی شانۆیی شتێک مینا ژیان بڵاوکردنەوەی هەمان نمایشنامە و بیبیون کەڵەشێرەکان و سەعاتەکان لە ساڵی 1998 نواندن لە فلیمی سینەمایی کەشتی یۆنانی لە ساڵی 1999 نووسینی دیالۆگەکانی زنجیرەی ئیمام عەلی و نواندن تێیدا. لە ساڵی دوو هەزار نواندن لە زنجیرەی یەحیا و گوڵاوەتون. لە ساڵی دوو هەزار و یەک نواندن لە زنجیرەی بنکەی هاوڕێیەتی. لە ساڵی دوو هەزار و دوو نووسینی کۆمەڵە شیعری نازان مەکان. لە ساڵی دوو هەزار و سێ نواندن لە زنجیرەی ئاوازی تەم. نووسینی کۆمەڵە شیعری ساڵانێکە مردووم. لە ساڵی دوو هەزار و چوار تۆمارکردنی ئەلبوومی دووەمی شیعرەکانی بە دەنگی خۆی، دواهەمین پەیوەندی تەلەفۆنی بە سینای کوڕیەوە شەوی چاری مانگی هەشت، مردن لە هەمان ڕێکەوتدا، دۆزینەوەی تەرمەکەی لە ماڵەکەیدا سێ شەو دواتر لەلایەن ئانای کتیەوە.